شەهرەزاد و تێی شا شەهرەیار پاشای بەختیار. باسمی ئاسنگەر پێداویستیەکانی ناتریەکەی دا دەست خالید و پاشە و پاش گەڕایەوە دواوە. هاواری کرد، ئاخ، خۆزگە دەستمە گەیشت بە سێ میوانەکە. داخی خۆم پێ بڕشتنایە. بەو خوایە ئەوان نەبێ کەسی دی دوژمنم نیە. گەر بەردەستمە کەون، بەم نیوەڕۆیە ئەستێرەیان لە ئاسمان پیشانەدەم. بەدوای گەڕان بەناو شاردا گەڕایەوە بۆ باڵەخانەکەی و بە برسێتی لی دانیشت ئەمجا لەبەر خۆی وتی ئای کە دەسەوەسانم نازانم چی بکەم ئاسنگەریەکە کۆتا بوو گەرماوەکانیش بە قڕ گیرا و کڵۆم درا بۆ هەر شوێنە گەچم بۆ کارکردن جنێوم پێدەن ئەترسم برسێتی ڕسوام بکە ئیدی ماوەیەک ئاخی هەڵەکێشا ماوەیەکی دی پەشیمان ئەبوو ماوەیەکیش بیری لە سێ میوانەکەی کردەوە بەری دەستی خۆی ئەکرۆشت لە ڕقیەوان، ئەمجا بێدەنگ پێڵاوەکانی کردە پێی و دەستی کرد بە گەڕان بە خانەکاندا بۆ سێ میوانەکەی شەو تاکو پاشنیوەڕۆ، ئەمە کاری بوو بەڵام نەیدۆزینەوە، لە دڵی خۆیدا وتی خوا ئەو خوایە کە بە دەستی بەتاڵ ئێوارە ئەگەڕێمەوە ماڵ، گەڕایەوە ماڵ و جاجمێکی لول کرد و بردی بۆ بازاڕ بیفرۆشێت و عەرەقەکەی شەوی مسۆگەر بکا، ئەمجا وتی باشە بۆ نەچم لەو مزگەوتە دەست نوێژ هەڵبگرم و نوێژێک بکەم بەڵکو نەگبەتی بەرم بدا یان هەر هیچ نەبێ بگەڕێمەوە سەر پیشە کۆنەکەی خۆم هاتەوە خوارەوە و خۆی کرد بە مزگەوتدا دەستنوێژی گرت و نوێژێکی کرد کە لێ بۆ کەمێک لە دەرگای مزگەوت داوەستا لە خۆی پرسی ئەم جاجمە ببم بۆ کوێ بیفرۆشم لەو بیرکردنەوەیدا بوو کە ژنێ بە بەردەم دەواازەی مزگەوتدا ڕۆشت باسمی بینی کەڵەگەت و چوارشانە و قۆز بوو ئەو جاجمە جوانەی بەسەرەوە بوو پێیوا بوو نێراوی شەرعیە و نوێنەری قازی بۆیە پێی وت گەورم تۆ نێراوی شەرعیت یان نوێنەری قازی ئەویش کە سەرنجی سەرتاسەری ژنەکەی داوتی گەر بتهەوێت نێراوی متەسەڕیفم یان ڕێپێدراوی لەلایەن قازیەکانەوە گەر بتەوێ خۆم دادوەرم فەرمانە دەم مارە بڕم گوێگرم لە ژنومێرد تەڵاقە دەم حەز لە چیەوە ئەبم بۆت بڵێ چی دەوێت ژنەکە وتی حاجی جانەوانێ وتت زۆر گەورن بەڵام من حەقم هەیە بەسەر دژم نەکەمەوە ئەیژوتی پێم بڵێ تاکو سکاڵاکەت بگەێنمە لای ئەوانەی یاسان بەدەستە هەر بەنا حەقیش سکاڵا بکە بۆت ڕەواک هەموو ئەی سەنم خۆت ئەزانی دادوەری لێرە لای ئێمە بەبەرامە و چەورکردنە هەر کەس چەور نەکا کێشەکەی دۆڕاوە ژنەکە وتی حاجی گیان سکاڵای من لە مێردەکەمە چونکە پێنج ساڵی ڕەبەقە پۆشتەی نەکردوومەتەوە فەرمانی بۆ دەرکراوە پێنج دینارم پێبدا پیاوێکی هێندە باش نییە پێنج دینارەکەم داتێ باسم لی پرسی مێردەکە چکارێژ نەوتی پینەچیە باسم وتی چرم سازە پێشم کەوە هەرێستا نێوچەوانی ئەشکێنم ژنە وتی حاجی سکاڵای لەسەر بنووسین و بیدەینە دادگا باشترە باسم وتی ژنەکە قازی ڕێی داوم هەرچۆنێک بڕیار بدەم ئەیدەم ئەمجا دەستی گرت و لە مزگەوتەکە دوور کەوتەوە ئەمجاوتی سێرم کە بزانە چیت بۆکەم مەرجە کارێکی پێ بکەم هەر زوو لە زیندان توندی بکەن ژنەش زۆر دڵی بە قسەکانی خۆش بوو دوو درهەمی دایە باسم وەری گرت و خستێ گیرفانی و دەدڵی خۆی داوتی من باسم باسم ڕۆزیم لای خوایە و کەس ناتوانێ بیبڕێ ڕۆشتن تاکو و گەشتە نزیک شوێنکاری مێردەکەی چەفتە و ئەگالەکەی ڕێخستەوە و دەستێکی بەخۆی داهێنا لێ چووە پێشەوە سەیری کرد پیاوێکی زەرد هەڵگەڕاوی لاوازە ژنە چاوی لە باسم داگرت کە ئەوە خۆیەتی باسمیش هەر باوەشی پێدا کرد و بە خۆی و دەزگا و چەکوشەکەی و بڵندی کردەوە کابرای داما و هەرزی ڕێ کرد هاواری کرد حاجیەوە چییە؟ باسم وتی ئەرکی سەرشانتە گوێ لە مستی شەرعبی مێردەوتی حاجی ژان تۆ دامگرەوە سەرزەوی با پێڵاوەکانم لە پێ بکەم بۆ کوێ ئەڵێی لەگەڵت دێم بە چاوان بەڵام تۆ بمخیتە بندەستت نایم باسم بە قسەی کرد و داینایەوە سەر زەوی هەرچی خەڵکی قەیسەریەکە بوو لەیان کۆبوونەوە پینەچیوتی کوا ئەوەی سکاڵای لێم کردووە باسم وتی سکاڵاکار لە دەستە ژنەکەی خۆتە منیش نوێنەری ئەوم ئەم جاویستی پێی بڵێت پێنج دیناری لای تۆیە بەڵام لی تێکچوتی پ دیناری لای تۆیە بۆ بەخێوکردنی و نەفقەیە و لەبری ئەوەی بڵێت پێنج ساڵە خەرجیت نەداوەتێ و بەخێوت نەکردووە وتی پەنجا ساڵە بەخێوت نەکردووە پینەچی هاواری لێ هەستا مسلمانینە من پێ ساڵە ئەو ژنم مارە کرد و آخر چۆن ئەبێ پارەی نەفقەی پ ساڵی بدەمێ گوێ بگرن خۆم تەمەنم چل ساڵە ئەی هاوار باسم وتی من ئەمانە نازانم خۆت و سکاڵاکار لە دەستت ئەبەمە بەردەستی حاکمەم جا یەخەی پینەچی گرت و هەر بە ڕاکێشان لە قەیسەری هێنایە دەرەوە، ژنەش پێشیان کەوتبوو. لە نیوەی ڕێ کە هێندەی نەمابوو بگەنەوە بەر مزگەوتە کە پینەچی بە باسمی وت، براکەم! ئەم دوو وشەیەم لێ ببیسە. باسم وتی، دە وشەیش بڵێیت گوێت لێگرم. پینەچی وتی، گوناح گوناحی منە، من هەڵەم بەرامبەری کردووە. دوێنێ میوانی هاوڕێکانم بووم، شەو زۆرمان خواردەوە، من بەدمەست بووم هەر لەوێ نووستم نەگەڕامەوە بۆ ماڵ هەر لەبەر ئەوەیە لێم توڕە بووە ئەگەر ڕێم بدەی ئەمشەو بچمەوە بۆ ماڵ و لەوێ بنووم لێم ڕازیە بێ جا تۆیش قسەیەکی خێری تیا بکە باسم وتی بڵێم چی و چی بۆ تۆ بکەم پینەچی وتی کاکە گیان یەک قاپ عێراقت ئەدەمێ من ئازاد بکە تا ئێوارە کاری خۆمەکەم شەو ئەچمە و ماڵەوە ئاشتێکەمەوە و ئللا الله و بڕایەوە چونکە لە داخی دوێنێ سکاڵای نووسیوە ئەترسم بمباتە بەردەم قازی قازی بەندم بکە پیاوی چاک بە بەزەیت پێم دابێتەوە ئازادم بکە باسم وتی دەی گرنگ نییە ڕازیم کە پینەچی دەستی باسمی ئاسنگەری ماچ کرد و سێ درهەمی خستە دەستیەوە باسم دەمی دابسوڕی لە خۆشی داوتی من باسمم باسم ڕۆزی من لای خویە ئەم جا باسم کردنی بە ئاپۆرەی ناو بازارەکەدا پینەچی ئازاد کرد و خۆی ون کرد شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا باسم شاڵەکەی سەرشانی دادایەوە پشتێنەکەی پشتی شل کردەوە و شەڕی لەبیر خۆی بردە و چۆ شوێنێک و دوور بە دوور چاودێری بەردەرگای مزگەوتە کرد لەو لایشەوە ژنە دڵخۆش بوو بەوەی کە تۆڵی خۆیەکاتەوە ژنەکە ئەوڕی دایەوە نەباسمی بینی نەمێردەکە کەوتە لە خۆدان و چاوگێڕان سەیری کرد باسم بێخەم لێ دانیشتووە بە پەلە چوو بۆ لای و پێیوت ئەرێ کوا ئەوەی سکاڵام لە دەستی کردووە باسم وتی دژمنی تۆی چی ژنەکەوتی مێردەکەم باسم وتی نەخۆت و نەمێردت ناناسم بڕۆ ون بە لەبەر چاوم ژنەکە دەستی کرد بە قیژەقیش باسم وتی درۆکەیت پیرێژ نەنەگبەت ئەوەتەی من هەم ئاسنگەر بووم ئیدی کەوتنە ناو ئاپۆرەی خەڵکەکەوە پرسیان چی ڕوویداوە ژنەکەوتی خەڵکینە ئەمە نێردراوی دەستگای شەریعەتە هاتووە مێردەکەمی گرتۆ منیش دوو در هەمم پێداوە کەچی تانی وەی ڕێگا گرتوێتی و هێناوێتی بیبە بیداتە دەست دەستگاوە دواتر مێردەکەم بەرتیلی پێداوە ئەم جوان پوختە ئازادی کردووە منیژەوە تا پشتم بەخوا و بە ئێوە بەستووە ئەم جاژنە دەستی بە گریان کرد خەڵکەکەش هەندێکیان باسمیان ناسیەوە بۆی ئەڕویان کردە ژنەکە وتیان داما و ئەم پیاوە ئاسنگەرە لە دەزگای شەریعەت دا نەمەزراوە ئەم جا باسم وتی خەڵکینە پیرێژنی ئاوا نەگبەتم نەدیوە وەکو لەزگا پێم دا نووساوە و ئەڵێت تۆ نوێنەری دەوڵەتیت ئەم جا خەڵکەکە کەوتنە لۆمەکردنی ژنەکە و هەندێ جنێویشیان پێدا وتیان تۆ بە هەڵە بەم پیاوە و ئاڵاوی هەندێکیان وتیان تێک چووە ژنەکەش بە گریانەوە بەرەو ماڵ بووە لەم لایشەوە باسم پێنج درهەمەکەی خۆی پەیدا کرد لە دڵی خۆی داوتی مەرجە ئیدی ببمە نێراوی دەستگای شەریعەت خۆ هەر چەند وشەیەک ئەڵێم و دوو درهەم وەرەگرم جا ئەگەر شایەتێکی درۆ بدەم بیست درهەم ئەدەنێ ئەمجا بە پێکەنینەوە بەرەو باڵەخانەکەی بۆوە هەر گەیشتەوە ماڵ دەستی دایە سوراحیا مراویەکەی و عراقەکەی تیدا ئامادە کرد لە بازار گۆشتەکەی کڕی و بردی جگەرخانە و بۆیان برژان مۆم و شیرینی و پێداویستەکانی کڕی ڕۆژاوا هەموو شتەکانی ئامادە کرد چووە بەر پەنجەرەکە و سوپاسی خی کرد کە ئەم شەویش وەکو شەوانی دی خۆی مەستەکە مراویە پڕ عەرەقکەی لای ڕاستیەوە دانا و دەستی کرد بە خواردنی گۆشتە برژاوەکەی و شیرینی خواردن کە تێر بوو دەستی دایە پێکە عراقەکەی هەڵیدا ئەمجا ئەم گۆرانی وت لە زەوی دامیوە و ڕێحانە زۆرە زەوی داخە و هاڵاوەکەی تەنورە لە پاییزدا کە دار خورمای گرتووە زەوی پارا و هەوای سارد و نەگۆڕە کە زستان دێ هەورانی ئیقلیم گیرە دنیا تەمە و بەفر و باران بە نۆرە بەڵام بەهار پاشای دەور و زەمانە دنیا سەوز و ڕەز و باخی بەرخۆرە هەرکەس بەرامەی بەهار هەڵمژێ نەمسکی مسکە و کافور کافورە لەو لایشەوە خەلیفە هارو نەڕەشید فەرمانی شاهانەی خۆی دەرکرد بوو کە شەو داهات لە جەعفەری پرسی ئاخۆ حاڵی باسمی ئاسنگەر چۆن بێ ڕەنگە ژووری تاریک و چرای کوژاوە بێ شیرینی نەمابێت و وەکو سەک بووە ڕێ بابچین بۆ لای جەعفەروتی گەورم دوو جار چوینە ماڵی و هەرخوا بەزەی پێماندا هاتە و بە سەلامەت هاتینە دەرەوە پیاوی چاک بەبانەچین آخر ئەو پیاوە پاڵەوانە و بازۆڵە ئەستور خەلیفەوتی هەر ئەبێ دەم شەو بچین بۆ لای جەعفەر وتی هەموو جارێک گۆزە بە ساغی ناگەڕێتەوە لە کانی هارو نەڕەشید وتی ئاخر بابە زۆر نەتبم لەگەڵ خۆم ئەم جا جەعفەر چاری نەما و هەستا و چوو مەسروری هێنا و خۆیان گۆڕی و لە دەرگای پشتەوە چوونە دەرەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد وتی کەوتنەڕێ تاکو و گەشتنەوە سەر کۆڵانەکە هارو نەڕەشی سێرێکی سەرخانەکەی کرد پەنجەرە ڕووناکە ژۆر چراخانە و باسم پێکەکەی بەدەستەوەیە ئەم گۆرانیە ئەڵێ بۆم تێکەن یاران دەبا پەست نەبم بێ سوودە عەرەق گەر پێی مەست نەبم ئەڵێن خەیاڵ هات ژیری بارەکە مەرجە تۆبەکەم بەمەی ڕز نەبم خەلیفە سەری سوڕماوتی جەعفەر بەو خوایە لە هیچی کەم نییە مێزی ڕازاوەیە ئەبوو جەعفەری بەرمەکی لە دەروازەیدا باسمی ئاسنگەر پرسی کێیە؟ جەعفەر وتی میوانەکانی جارانتە باسم وتی بەخێر نێن هەستایە سەر پێ و پێیوتن بەو خۆیان نەڕۆن و دوور نەکەونەوە لێم ئەم شەوتان ئەکەم بە ناخۆشترین شەوی ژیانتان جەعفەر وتی کاکە باسم دێن کەمێ گفتوگۆکەین و زوو جێت ئەهێڵین باسم سەری لە پەنجەرەی ژووری سەرخانەکەەوە دەرهێنا و هاواری کرد هاها من کەسانێک لە خۆ ناگرم پێو قەدەمی نەگبەتی بێ بۆ هەموو ئاسنگەرەکان و هەموو گەرماوەکان هەرگیز خێرم لە نێوچەوانی ئێوە نەدیوە جەعفەروتی ها خێرە ئەمڕۆ چی ڕوویدا بوو ئێمە کاسپی خۆمان کرد و باسم وتی ئەمڕۆ شتێک ڕوویداوە کەیەوە لێ بێ ئاگا بوون ئەوانی ژوتیان توخوا پێمان بڵێ باسم وتی کەوابوو وەرن بابۆتان بگێڕمەوە بەڵام توخوا هیچم بۆ مەقیڕێنن نقلانشتی خراپیش لێمەدەن زۆریش مەڵێن دەواازەی بۆ کردنەوە و بردنیە سەرخانەکە و ئەوانیش وەکو جاران لێ دانیشتن سەیری خواردنەکانیان کرد سەریان سوورما لە دڵی خۆیان داوتیان پەنا بخوا چۆن خواجیان ڕۆزی ئەممەی خۆرە ئەدا و ڕۆزی نابڕێت ئەم جا باسم وتی توخوا نازانن ئەمڕۆ چیم بەسەر هاتووە ئەو هارو نەڕەشیدا خوێن ساردە چی پێکردوم ئەوانیش بە پێکەی نەوپرسیان چی پێکردووی وتی ئەو کاڵفامە فەرمانێکی شاهانەی دەرکرد و جارچی جاڕیدا بە ناو شاری بەغدادا کە تاکو سێ ڕۆژ دەبێ هەموو گەرماوەکان لە کار بکەون و دابخرێن، ئەوە بوو دوێنێ پێم وتن کە بووم بە ناتر و لە گەرماودا پشتی خەڵکە شۆم. کاکە کارگێڕانی گەرماوەکە تاوانباریان کردم کە گوایە پێوقەدەم شووم و نەگبەتییە. ئەو ڕۆژە کارێکم بەسەر هات کە بەسەر کەس نەهاتبوو، سەرم لێ تێکچوو، نەمەزانی چی بکەم، چۆن خەرجیی ئەو ڕۆژەم پەیدا بکەم. هارونە ڕەشید وتی خۆزگە ئەچویتە گەرماوەکەی هارونە ڕەشید باسم وتی هاها جا تۆ تێناگەی کوڕە براکەم یەکەم گەرماو کە داخرا و لە کاریان خست گەرماوەکەی خەلیفە بوو ئەمجا خەلیفە وتی ئەی دەبچویتە گەرماوەکەی خات و زبەیدا ئەوژوتی ئەویش داخرا بوو ئەو ڕۆژە شوم بوو شوم ئەم جاوتی میوانە بەڕێزەکان بەڵام خوا ڕۆزی منی هەر نەبڕی و پێنج درهەمەکەم پەیدا کرد بەبێ کەم و زیاد منیش هەروەکو ڕۆژانی پێشوو بە کوێرایی چاوی ناحەزانمەوە بە کوێرایی چاوی هاروونەڕەشی دووانەی لە کۆشکەکەیدان شتەکانی خۆم کڕی و ئەوە تا ئەیبینن ئەم جا پیاڵەی پڕکردە و دایە بەرتیشکی مۆمەکەی بەردەمی وتی دەست بۆ هیچ مەبەن خواردن و خواردنەوەکە هەر بەشی خۆمەکە مەسرور وتی دەگ لە برسا بمری ڕەزیل بەو خوایە لە ژیانمدا ڕەزیلی وەکو تۆم نەدیوە کە باسم ئەمەی بیست وتی ئەوە بۆچی واڵی ئەی کوا دەست و دیارەکەی ئەوە خوا خێرتان بۆ نەنووسێ ئەگەر شتێکتان بهێنایە ئێستا ئەم خستە بەردەستان ئەڵێی دەریای خوێوکن سوودی قومێ ئاوتان نییە خۆشیان بە بازرگان دانێن کەچی ڕەزیلترین کەسن هێندە شت نادەن کە بچێتە کلۆری دانەوە قاپت سەرمۆرە و نانت شاراوە پاروت نێوانی دوو ستار ناوە هاواریت تینووە و میوانت برسی سەگت بە نووزە و دەر داخراوە هێندەی دی خەلیفە پێکەنی باسمیش لەو لاوە پیاڵەکەی پڕ کردەوە و سێ جاران خولاندیەوە بە دەوری مۆمە داگیرساوەکەدا ئەمجا هەڵی دا و ئەم گۆرانی چڕی زڕەی پیاڵەی پێک خوڕەی شەرابە لێت ئەشێوێنێ دەڵێ گومڕابە مەی بەبێ پیاڵە پیاڵەکەش بێمەی نامێنێ فەرقی چاکە و خراپە هەندێکی دی هەڵدا و نقلێکی خستە دەمیەوە ئەم جاماوەیەک هەر ئەی خواردەوە ماوەیەکی تر هەر گۆرانی ئەوت شەو درەنگ بوو نێزانی چی بڵێ خەلیفە هارونە ڕەشید بە جەعفەری وت خەریکە سەر و دەستی ونەکە هێندە مەستە بیدوێنە بزانین ئەمڕۆ ئەم پارەی چۆن پەیدا کردووە جعفەر ڕووی کردە باسم وتی خاڵە باسم ئەیژوتی هاور چەکۆن جعفەر بزێ گرتی وتی حەزەکەم پرسیارێکت لێ بکەم بەڵام بەو خوایە مەبەستم خراپ نییە و لەگەڵ خۆشی تۆدا ئێمە دڵخۆشین و خوانەکەران گەر خەفەتباریش بی ئێمەش خەمت بۆ ئەخۆین باسم پرسی ئەتەوێت چی بپرسی ئەوی ژووتی بەسەرهاتی ئەمڕۆت دوای ئەوەی گەرماوەکانی شار داخران ئەوی ژووتی بەمەرجێک هیچم پێنەڵەن جعفەری ژووتی نانە سبینێ ئێمە سەفەرەکەین باسموتی هەرکە گەرماوەکان داخران بەخەم و پەژارێکی زۆرەوە هاتمەوە بۆ ئەم سەرخانەی خۆم پول و پارەم پێنەبوو زۆریشم برسی بوو ئیدی چی بەسەر هاتبوو بۆ گێڕانەوە هاتمە بازاڕ و ماڵیشم ئاوەدان بۆ خەمیشم ڕەویەوە توخوا هارونە ڕەشی دەتوانێت دەست و دایرەی مەحکەمە سەرخۆش بکە کارێکی پێ بکە خەڵکی بەردبارانی بکەن ئەمە چیرۆکەکەم بوو جاخوا یار بێ ئەبێت تا ئەمرم نێراوی مەحکەمە بم خێری تایە و حەزم لەو کارەیە دیسان پیاڵەکەی پڕکردە و دا بەر تیشکی مۆمەکەی بەردەمی و هەڵیدا پیاڵەکەی دانایەوە و ئەم گۆرانیەی وت ئەی نەگبەتی ئیدی بەسە بۆ هێندە منت مەبەستە و هاتم ڕۆزیم پەیداکەم وتیان نەبوونیت ئەنقەستە کاڵفامان شاد و بەختەوەر زاناش لە ژینی خۆی پەستە چوو ماندوو بم بۆ بژێویم ئەڕوانم پارە لە دەستە. ئەمجا پێکە ئامادەکەی دوو جاران بڵند کرد و خستیە سەر لێوانی وتی بە ڕیشی خەلیفە هارونە ڕەشید خەلیفەش لە سەرخۆ وتی زۆر باشە گەواد مەرجە بەیانی کارێکت پێ بکەم نەوە دواینەوە بیجێڕنەوە شەو درەنگ بوو هەستان و پێیان وت لای تۆمان خۆش ئەویژوتی بڕۆن بۆ دۆزەخ ئەوانیش بە دەم پێکەنینەوە چوونە دەرەوە، ئیدی بەرەو کۆشک بوونەوە و لە دەروازەی نهێنییەوە چوونە ژوور، هەریەکەو لە شوێنی خۆی لێی نووستن. کە خۆروبان گەرم بوو، هاروونە ڕەشید چووە دیوەخانی، حوکمڕان، میران و وەزیران و سەرکردە و والیان چوونە لای بۆ دیوەخان، ئەبوو جەعفەریش لە دەروازەی پشتەوە کە ڕێی نهێنی خەلیفەیە هاتە ژوورەوە و کڕنووشی بۆ خەلیفە برد، خەلیفە بانگی جەعفەری کرد. جەعفەر کڕنۆشی بۆ برد وتی، لە پەزێرایی دام. خەلیفە وتی با والی فەرمانی شاهانە دەربکات و هەرچی کارگێڕانی دەزگای داد و قازیان هەیە سەر لە نوێ سەرژمێری بکرێن. هەموو کۆنەکان مووچەیان زیاد بکرێت، تازەکان بەند بکرێن و مووچەکانیان ببڕن، بە تایبەتی ئەوانە نێردراوی شەرعەن، تازەکانیان فەلاقە بکرێن. تاکو نەوێرن هەڵە بکەن ئەبوو جەعفەر فەرمانی دەرکرد و قازیان لێ ئاگادار کردەوە لەو لایشەوە باسمیا سنگەر کە میوانەکانی جیان هێشت لێ نووس تاک و خۆروبان کەوت ئەمجا دەم و چاویشت و نانی بەیانی خوارد و خۆی گۆڕی و ملپێچیدا بەلای چە پیشانیدا و سەری داهێنا و دەستی بەسمیاڵەکانی داهێنا و لەخوا پاڕایەوە خویە هەر بەنێراوی دەستگای شەریعەت بمرێنی ئەمجا چووە خوارەوە و دەروازەی دەرەوەی داخست و خۆی گەیاندە دادگای شەریعەت، تێکەڵی خەڵکەکە بوو، لەو لایشەوە کە فەرمانی شاهانە گەیشت ماچی کرد و خستیە سەر سەری و ئەمجا هەموو نێراوە شەرعیەکانی کۆکردەوە، کە هۆڵەکە بێدەنگ بوو هاواری کرد، بچن شوڵی تەڕ و قامچی قایشم بۆ بێنن، باسم بە سەرسوڕمانێکە وتی، خوایە بەخێری بگێڕی ئەمانە چیان ئەوێ؟ ئەمجا قازی یەکەم نێراوی شەریعەتی بانگ کرد و لێی پرسی ناوی خۆت و باوک و باپیرەت بڵێ موچەکە چەندە نێراوی شەریعەتەکە لە وەڵام داوتی ناو ماجیدە باوکم سالمە باپیرەم نافع مانگانەکەم سێ قڕوشە هەموو ساڵێک یەک جوخە سەرموچەمە بەشایەتی فلان و فیسار کەس